دۆخیان شێوزا وەرگرە. لە دەروونناسیدا باسێکی سەرنجڕاکێش بە ناوی دۆخەکان و ڕەفتارەکان هەیە، هەر ڕەفتارێک وەک پێویست دۆخێکی خۆی ئەوێ، بۆ شەڕکردن ئەبێ دۆخی شەڕ و تێکۆشان وەرگری تا شەڕکەرێکی باش بیت. بۆکسێرەکان و ئەوانەی وەرزشی جەنگی دەکەن زیاتر لە هەمووی گرنگی دۆخ وەرگرتنی گاردگرتن ئەزانن، ئەگەر ئەتەوێ دەرس بخوێنیت و زانست فێر ببی ئەبێ دۆخی فێربوون وەرگری، ئەگەر ئەتەوێ ئاسودە بیت و ڕیلێکس ببیت ئەبێ دۆخی ئاسودەی و ڕیلێکسیش وەرگری هەر وەک بۆ توڕەی و توندوتیژی دۆخی توڕەبون وەرئەگری دەست و قاچت ئەبەستی ڕوت گرژ ئەکەیت و دان لە یەک توند ئەکەیت و دەنگی خۆت ئەگۆڕی دۆخەکان ڕەفتارەکان دروست دەکەن هەر چۆن هەر ڕەفتارێک دۆخی پێویستە هەر دۆخیش ڕەفتاری خۆی دروست ئەکات. دۆخی ئەو کەسانە وەرگرە کە سەرکەوتوون، سوورن، چالاک و باوەڕیان بە خۆیانە، لەو پەڕی ئاسوودەییدا توندوتۆڵ هەنگاو بنێ و بە زەردەخەنە و ڕووی کراوەوە بەڕێدا بڕۆ. دۆخێک وەرگرە کە پیشان بدا تەواو لە ژیان ڕازیت و ئامانج و ئاڕاستەت هەیە، قنج و درێژ مەڕۆ، کۆم مەبەرەوە، قاچت بە زەویدا ڕامەکێشە، سەرت بەرز ڕاگرە، زیاتر سەیری شت بکە نەک کەسەکان. ئەم بەشەش بە کۆتا هات.